کاسێتی چواردەهەم لە پەرتووکی جیهانی سۆفیا دیوی دووەم لە لاپەڕە 416. بەڵام من وابیر دەکەمەوە سۆفیا و ئالبێرتەوە بەڕاستی بوونیان هەیە کاتێک هاتمەوە زۆرتر لەم بارەیەوە گفتوگۆ دەکەین باشە زۆر ڕۆژ باش چی ببوورە شەو باش هیڵدا پاشنیو کاتژمێر چووە ناو جێگەکەی، بەڵام هەوا ئەوەندە ڕوون بوو کە باخ و کەنداوە بچووکەکە بە ڕوونی دیار بوو. ئەم کاتە لە ساڵ هەرگیز تەواو تاریک نەدەبوو. بیری لەوە دەکردەوە کە ئێستا لە ناو وێنەیەکدایە کە بە دیواری کەپرێکی بچووکەوە لە ناوەڕاستی دارستاندا هەڵواسراوە. بە دەم فیکرەوە وتی ئایا مرۆڤ دەتوانێ لە ناو وێنەوە لە دەوروپشتی خۆی بڕوانێت؟ پێش لەوەی خەون بیباتەوە چەند لاپەڕەیەکی تر لە نووسراوەکانی خوێندنەوە. سۆفیا نامەکەی باوکی هیلدەی دیسان خستەوە سەر کوورەکە. ئالبێرتۆ وتی، وتەکەی دەربارەی نەتەوە یەکگرتووەکان بەنرخە، بەڵام پێمخۆش نییە دەست بخاتە ناو کارەکانی من. بە بڕوای من نابێت زۆر نیگەران بیت. چیتر لەمە بەدواوە بڕیارم داوە گوێ نەدەمە هیچ کام لە پێشهاتە سەیر و سەمەرەکانی وەکوو دێوی دەریایی و هەتا دوایی. ئێستا وەرە لێرە لە کەناری پەنجەرەکەدا دانیشە تاکوو باس لە سەر کانت بکەین. دوو کورسی دەسکدار و مێزێکی بچووک لە نێوانیاندا و چاویلکەیەک لە سەر مێزەکە سەرنجی سۆفیای ڕاکێشا. لەگەڵەوەشدا تێگەیشت کە شووشەکانی چاویلکەکە بە ڕەنگی سوورن. لەوانەیە چاویلکەیەکی بەهێزی هەتاو بێت. سۆفیا وتی کاتژمێر دووی دوای نیوەڕۆیە، من دەبێت لە پێش کاتژمێر پێنجدا لە ماڵەوە بم. ئەڵبەت دایکم چەند بەرنامەیەکی بۆ یادی لەدایکبوونم داڕشتووە. کەواتە سێ کاتژمێر کاتمان هەیە دەست پێ بکەین. ئیمانوئێل کان لە هەزار و حەوت سەد و بیست و چوار دا لە شاری کۆنیگسبێرگ لە ڕۆژەڵاتی وڵاتی پۆلەندا لە باوکێک کە وەستای دارتاش بوو هاتە دنیاوە. کانت تاکوو تەمەنی هەژدە ساڵی کە مرد، هەشتا ساڵی کە مرد، زۆربەی ژیانی لەم شارەدا بردە سەر. خێزانەکەی زۆر ئایینی بوون و بڕوای ئایینی ئەو بووە پێشەکییەکی گەورە بۆ فەلسەفەی ئەو. کانتیش وەکوو بارکێلی پێی وابوو کە دەبێت بنەماکانی ئایینی مەسیحییەت ڕابگیرێت. تکایە چیتر ناوی بارکێلی مەهێنە. لەناو ئەو فەیلەسوفانەی کە تاکو ئێستا باسمان کردووە کانت یەکەمین کەسێ بوو کە لە زانکۆدا وانەی فەلسەفەی دەوتەوە واتە مامۆستای فەلسەفە بوو مامۆستا دوو جۆرە فەیلەسوفمان هەیە یەکیان کەسێکە کە بۆ خۆی بە دوای پرسیارە فەلسەفیەکانی خۆیدا دەگەڕێ یەکێکی تر کارناسێکی مێژووی فەلسەفەیە بەڵام مەرج نییە خۆیشی خاوەن فیکرێکی فەلسەفی بێت کانت لەو جۆرە کەسانە بوو؟ کانت هەردووکیان بوو. ئەگەر تەنیا مامۆستایەکی شارەزا و پسپۆری فکری فەیلەسوفەکانی تر بوایە، هەرگیز ئەوەندە ناوی لە مێژووی فەلسەفەدا پەیدا نەدەکرد. زۆر گرنگە لە یادمان بمێنێت کە کانت خاوەنی پەروەردەیەکی زۆر بەهێز بوو لەسەر پێشینەی فەلسەفی ڕابردوو. هەم لەگەڵ عەقڵگەرایی دیکارت و ئێسپێنۆزادا ناسیاوی هەبوو، هەم لەگەڵ تەجرەبەگەرایی لاک و هیوم و بارکێلی. من داوات لێدەکەم چیتر ناوی ئەو کەسە مەبە، بارکێلی. هەروا کە دەزانی عەقڵگەراکان پێیانوابوو بناغەی عەقڵ و ناسینی مرۆڤ لە مێشکدایە و تەجرەبە گەراکانیش دەیانوت ناسینی جیهان هەمووی دروستکراوی هەستەکانمانە. سەرەڕای ئەوە هیوم وتبووی کە ئەنجام وەرگرتن لە ڕێگای تێگەیشتنی هەستەکانمانەوە لەمپەر و کەموکوڕی زۆر ئاشکرای هەیە. کانت لایەنی کامیانی گرت؟ بە بڕوای کانت هەردوو ڕوانگەکە تا ڕادەیەک دروستن و لە لایەنێکی ترەوە نادروستن. باسێک کە مێشکی هەموویانی بۆ لای خۆی ڕاکێشابوو ئەوە بوو کە تا چ قۆناغێک دەتوانین لە جیهان تێبگەین؟ ئەم پرسیارە فەلسەفییە لە دەورانی دیکارت بەم لاوە مێشکی تەواوی فەیلەسووفانی بۆ لای خۆی ڕاکێشابوو. ئەمانە دوو بۆچوونی گەورەیان پێشنیار کردبوو، جیهان یا هەر ئەو شتەیە کە ئێمە بە هەستەکانمان تێی دەگەین، یا ئەوەیە کە عەقڵمان پێی دەگات. کانت چی دەوت؟ کانت دەیوت هەم هەست دەوری لە تێگەیشتنی ئێمە لەسەر جیهان هەیە و هەم عەقڵ، بەڵام بە بڕوای ئەو عەقڵگەراکان لە بەکارهێنانی عەقڵدا و تەجرەبەگەراکانیش لە پێداگری لەسەر هەستەکان زێدەڕۆییان کردووە. ئەگەر نموونەیەک باس نەکەیت ئەمانە تەنیا چەند وشەیەک دەبن بۆ من هەر ئەوەندە. کانت لە سەرتای باسەکەدا لایەنی هیوم و تەجرەبەگەراکان دەگرێت کە دەڵێن ناسینی ئێمە لە جیهان هەمووی لە ئەستانمانەوە سەرچاوە دەگرێت. بەڵام لە لایەکی ترەوە کانت دەچووە لایەنی عەقڵگەراکانەوە کە لە عەقڵی ئێمەیشدا کۆمەڵێک هۆکاری یەکلاکەرەوە هەن کە شێوازی تێگەیشتنی ئێمە لە جیهانی دەوروبەرمان بەهۆی ئەوانەوەیە. بە وتەیەکی تر بەشێک لە چۆنییەتی مێشکی مرۆڤ کاریگەری لەسەر تێگەیشتنی ئێمە لە جیهان هەیە. ئەمە نموونە بوو؟ با ئێستا تاقیکردنەوەیەکی بچووک ئەنجام بدەین، ئەو چاویلکە لەسەر مێزەکە هەڵگرە، سوپاس، بیکەرە چاوت. سۆفیا چاویلکەکەی کردە چاوی هەموو شتەکانی دەوروبەری سوور بوو. ڕەنگە ڕوونەکان بوونە پەمەیی و ڕەنگە تێرەکانیش حاڵەتی سووری چڕیان گرت. چی دەبینی؟ هەر ئەو شتانەی کە لەوە پێشەم دی بەڵام ئێستا هەموو شتێک سوور بوو یا سوور بووە ئەمە بە هۆی ئەوەوەیە کە ئەو چاویلکەیە تێگەیشتنی هەستەکانی تۆ کەم دەکاتەوە هەر شتێک کە دەیبینی بەشێکە لە جیهانی دەوروبەری تۆ بەڵام چۆنێتی بینینت پەیوەندی بە جۆری ئەو چاویلکەوە هەیە کە تۆ کردووتە چاوت کەواتە ناتوانی بڵێی جیهان سوورە گەرچی هەستی تۆ وات پێ دەڵێت لەوانەیە ئەگەر ئێستا بڕۆینە ناو دارستانەوە یاخود بەرەو ماڵی خۆتان بڕۆیت، هەموو ئەو شتانەی کە دەیبینی هەر ئەوانەیە کە لە ڕێگەی هاتندا دیوتە. بەڵام ئێستا هەموو شتێک ڕەنگی سووری گرتووە. تا کاتێک ئەم چاویلکەم لە چاودا بێ، بەڵێ وایە. سۆفیا مەبەستی کانت ئەوە بوو کە بەشێک لە حاڵەتەکانی مێشکی مرۆڤ کاریگەری لەسەر تێگەیشتنی ئێمە لە جیهان هەیە. کوت و مت هەر ئەمە بوو. چ جۆرە حاڵەتانێک! ئەو شتەی ئێمە دەیبینین لە پلەی یەکەمدا تێگەیشتنی هەستی ئەو ڕووداوانەیە لە کات و شوێندا. کانت کات و شوێنی بە دوو شێوازی بەڵگەیی بۆ ئێمە ناو دەبرد. جەختی دەکردەوە کە ئەم دوو شێوەیە لە مێشکی ئێمەدا لە هەر تەجرەبەیەک کاریگەرترن. بە واتایەک پێش لەوەی شتێک تەجرەبە بکەین دەزانین کە ئەو شتە بە شێوازی پێشهاتەیەک لە کات و شوێندا ڕوو ئەدات. چونکە ناتوانین چاویلکەی عەقڵ لەسەر چاومان دابگرین. واتە وا بیری دەکردەوە کە تێگەیشتن بە هەستەکانمان لە کات و شوێندا لە زاتی مرۆڤدایە؟ بەڵێ، بە واتایەک. ئەو شتەی کە ئێمە دەیبینین لەوانەیە پەیوەندیی بەوەوە بێت کە ئێمە لە هیندستاندا دەژین یاخود لە گرۆ ئینلەند بەڵام هەر شتێک کە هەبین جیهان بە شێوەی زنجیرەی ڕەوتێک لە کات و شوێندا تەجرەبە دەکەین و ئەمە شتێکە کە لەوە پێش دەتوانین پێشبینی بکەین بەڵام ئایا کات و شوێن لە سەرەوەی بوونی ئێمەدا نین؟ نا کانت پێی وابوو کات و شوێن پەیوەندی بە حاڵەتی مرۆڤەوە هەیە کات و شوێن زیاتر و زۆرتر لە هەر شتێک حاڵەتی تێگەیشتنی هەستەکانی ئێمەیە نەک تایبەتمەندی جیهانی فیزیکی ئەمە بۆچوونێکی بە تەواوی نوێ بوو. مێشکی مرۆڤ وەکوو مۆمی نەرم نییە کە تەنیا هەستە دەرەکییەکان هەست پێ بکات. خودی مێشکیش کاریگەری لەسەر چۆنێتی تێگەیشتنی ئێمە لە جیهان هەیە. دەتوانین مێشک وەکوو پەرداخێک ئاو هەڵسەنگێنین، هەروا کە ئاوەکە شێوەی ناو پەرداخەکە لە خۆ دەگرێت. تێگەیشتنی هەستەکانی ئێمەیش لەسەر شێوازە بەڵگەییەکان ڕێک دەخرێن. وابزانم لە مەبەستت تێدەگەم. کانت دەیگوت تەنیا مێشک نییە کە خۆی لەگەڵ شتەکاندا ڕێک دەخات، شتەکانیش لەگەڵ مێشکدا خۆیان ڕێک دەخەن. کانت ئەمەی بە شۆڕشی کۆپێرنیکی لە باسی عەقڵ و ناسینی مرۆڤدا ناودەبرد. مەبەستی ئەوە بوو هەر بەو جۆرە کە کۆپێرنیک وتی کە زەوی وەکوو بازنە بە دەوری هەتاودا دەگەڕێ نەک بە پێچەوانەوە، بارودۆخێکی نوێی خوڵقاند، بۆچوونی کانتیش هەر بەو ئەندازەیە نوێ بوو و لەگەڵ شێوازە فیکرییەکانی پێشوودا جیاواز بوو. ئێستا تێدەگەم بۆچی وتی هەم تەجرەبەگەراکان و هەم عەقڵگەراکان تا ڕادەیەک ڕاست دەڵێن. عەقڵگەراکان گرنگی تەجرەبەیان لە یاد بردووە. یا لە یاد بردبووە وە و واتە جەبەگەراکانیش کاریگەری مێشکیان لەسەر ڕوانینی جیهان لە بەرچاو نەگرتبوو. بە بڕوای کانت تەنانەت یاسای هۆکار بوون کە هیوم پێی وابوو مرۆڤ ناتوانێت شتەکان تەجرەبە بکا پەیوەندی بە مێشکەوە هەیە. تکایە ئەم باسە شی بکەرەوە. لیاتا هیوم وتی کە هێزی عادەت ئێمە ناچار دەکا لە دوای هەر ڕووداو و ڕەوتێکی سروشتییەوە بە دوای هۆکار و وەڵامی هۆکاردا بگەڕێین، بە وتەی هیوم ئێمە ناتوانین بە هەستەکانمان بزانین کە هۆکاری بزوانی گۆ سپییەکەی بلیارد گۆڕەشەکەیە. کەواتە ناتوانین بیسەڵمێنین کە گۆڕەشەکە هەمیشە گۆ سپییەکە دەبزوێنێت. بەڵێ ئەمەم لە یادە. بەڵام ئەو شتەی کە هیوم دەڵێ شیاوی سەلماندن نییە. کانت بە یەکێک لە تایبەتمەندییەکانی عەقڵی مرۆڤی دەزانێت یاسای هۆکاربوون بەو هۆیەوە هەمیشەیی و نەگۆڕە. چونکە عەقڵی مرۆڤ لە هەر شتێکدا کە ڕووەدا پەیوەندییەکی هۆکاربوون و وەڵامی هۆکار دەبینێتەوە. من وام دەزانی کە یاسای هۆکاربوون پەیوەندی بە جیهانی فیکرییەوە هەیە و هیچ پەیوەندییەکی بە مێشکی ئێمەوە نییە. بەڵام بە پێی فەلسەفەی کانت ئەمە یاسای سروشتی بوونی ئێمەیە، کانت لەگەڵ هیومدا هاوڕایە کە ئێمە ناتوانین بە ڕاشکاوی بزانین جیهان لە خۆیدا چۆنە. ئێمە تەنیا دەتوانین بە ڕاشکاوی بزانین جیهان بۆ من یا بۆ هەر کەسێکی تر چۆنە. گەورەترین خزمەتی کانت بە فەلسەفە جیاوازی نێوان ئەو شتەیە کە خۆی بۆ ئێمە دەنوێنێت لەگەڵ چۆنیەتی ڕاستەقینەی ئەو شتە کە بە داس دینگ ئان زیش ناوی دەبات. ئاخاوتنی ئەڵمانیم زۆر باش نییە. کان لە نێوانی چۆنیەتی خودی شت و هەر ئەو شتە لە ڕوانگەی ئێمەوە جیاوازییەکی گرنگ دادەنێت. ئێمە هەرگیز ناتوانین دەربارەی چۆنیەتی خودی شتەکان بگەینە ناسینێکی ڕاستەقینە، بەڵکو ئێمە تەنیا نواندنی ئەوان لەسەر خۆمان دەزانین و لە لایەکی ترەوە دەتوانین لە پێش هەر تەجەبەیەکی زانستیدا شتێک دەربارەی شێوەی تێگەیشتنی مێشکی مرۆڤ لەسەر شتەکان پێشبینی بکەین. چۆن؟ بەیانی پێش لەوەی بڕۆیتە دەر، ناتوانیت بڵێیت ئەو ڕۆژە چی دەبینی یاخود چی تەجرەبە دەکەیت، بەڵام دەتوانیت بزانی ئەو شتەی کە دەیبینی و ئەو شتەی تەجرەبەی دەکەیت ڕووداوێکە لە کات و شوێن و تێگەیشتنی هەستی تۆدا دەبێت. هەروەها دەتوانیت دڵنیا بیت کە یاسای هۆکار و وەڵامی هۆکار لە کاردا دەبێت، چونکە ئەم یاسایە بەشێکە لە دەروون و ئاگایی ئێمە. تەنانەت دەکرا جۆرێک دروست بووینایە کە بەردەوام بە دوای هۆکاری هەر ڕووداوێکدا نەگەڕاینایە مەبەستت چییە وای دابنێ پشیلەیەک لە ژووری دانیشتندا لەسەر زەوی ڕاکشاوە و لەناکاو تۆپێک دێتە ناو ژوورەکە پشیلەکە چی دەکات من خۆم چەند جار ئەم کارەم کردووە پشیلەکە هەڵدێ بە دوای تۆپەکەدا زۆر باشە ئێستا وای دابنێ تۆ لە ناو ئەو ژوورەدا دانیشتی و تۆپەکە لە ناکاو دێتە ژوور ئایا تۆیش بە دوای تۆپەکەدا هەڵدێیت؟ سەرەتا ڕادەوەستم بزانم تۆپەکە لە کوێوە هاتووە؟ بەڵێ وایە چونکە تۆ مرۆڤی و مرۆڤیش بە ناچاری بە دوای هۆکاری هەر شتێکدا دەگەڕێ یاسای هۆکار وون بەشێکە لە بوونی تۆ بۆچوونی کانت ئاوا بوو؟ هیوم دەریخست کە ئێمە نە دەتوانین یاساکانی سروشت بە هەست تێبگەین و نە بیسەلمێنین. ئەم وتەیە کانتی خستە نیگەرانییەوە و دەیوت بەڵگەی تەواو و کامڵی ئەمانە دەسەڵمێرێت، چونکە لە ڕاستیدا لە یاساکانی عەقڵ و ناسینەوە سەرچاوە دەگرێت. منداڵ چی؟ ئایا ئەویش دەگەڕێتەوە بزانێت تۆپەکە لە کوێوە هاتووە؟ پێم وا نییە. بەڵام کانت وتی تا کاتێک ئەندامە هەستییەکانی عەقڵی منداڵ پەروەردەی فیزیکی نەدیوە ناگاتە گەشەسەندنی تەواو. بە شێوەیەکی گشتی مێشکی بەتاڵ بڕوایەکی بێ مانایە. هەروەها سەیر و سەمەر. ئێستا با کورتی بکەینەوە بە بڕوای کان دوو بنەما هەیە کە یارمەتیی ناسینی مرۆڤ ئەدا سەبارەت بە جیهان. یەکێکیان حاڵەتە دەرەکیەکانە کە تاکو لە ڕێگای هەستەکانمانەوە پێی نەگەین ناتوانین بیزانین. ئەمە بە ناسینی مادی ناودەبرێ. ئەوەکەی تر چۆنیەتی دەروونی خودی مرۆڤە وەکو تێگەیشتنی هەستی ڕووداوەکان کە بە واتای ڕەوتێکە کە لە ژێر کاریگەریی یاسا نەگۆڕەکانی هۆکاربووندایە. بە شێوەیەک کە لە کات و شوێندا ڕووئەدات، ئەمە بە شێوازی ناسین ناو دەبەین. ئالبێرتۆ و سۆفیا ماوەیەک بێدەنگ دانیشتن و لە پەنجەرەکەوە سەیری دەرەوەیان دەکرد، لەناکاو سۆفیا لەو بەری دەریاچەکەوە لەناو دارەکاندا چاوی بە کچێکی منداڵ کەوت، سۆفیا وتی، سەیرکە ئەمە کێیە؟ من هیچ ئاگادار نیم. کچەکە بۆ چەند چرکەیەک دەرکەوت و لە پاشان لە چاو گوم بوو، بەڵام سۆفیا بینی کە کڵاوێکی سووری لەسەردا بوو. ئێمە بە هیچ شێوەیەک ڕێگە نادەین شتێک فیکرمان پەرت بکات، کەواتە فەرموو. بە بڕوای کانت ئەو شتانەی کە ئێمە دەتوانین بیزانین سنووری هەیە. لەوانەیە بتوانین بڵێین چاویلکە هەمان عەقڵە کە ئەم سنوورە هەڵدەبژێرێت. چۆن؟ لە بیرت ماوە کە فەیلەسووفانی پێش لە کانت دەربارەی کێشە هەرە گرنگەکان وتووێژیان دەکرد، بۆ نموونە ئایا مرۆڤ ڕۆحێکی نەمری هەیە، ئایا خودایەک هەیە، ئایا سروشت لە کۆمەڵێک گەردیلەی زۆر وردی نادیار دروست بووە، ئایا جیهان کۆتایی هەیە یان نا؟ بەڵێ. کانت پێی وابوو کە ناتوانین بەم جۆرە باسانە بگەینە ناسینی ڕاستەقینە. ئەڵبەت ئەم جۆرە باسانەیشی ڕەت نەدەکردەوە، بەڵکو بە پێچەوانەوە ئەگەر ئەم باسانەی بنایەتە لاوە ئەوە بە فەیلەسوف نەدەژمێرا. کەواتە چی کرد؟ پەلەت نەبێت. دەربارەی باسە فەلسەفییە تا ئەو ڕادە گرنگانە کانت پێی وابوو کە عەقڵ پشتی تێگەیشتنی مرۆڤەوە لە کاردایە. لەگەڵ ئەوەشدا لە سروشتی خودی ئێمەدا ئشتیا و شەوقێکی بناغەیی هەیە کە ئەم جۆرە پرسیارانە دێنێتە گۆڕەوە، بەڵام کاتێک بۆ نموونە پرسیار دەکەین جیهان بێکۆتاییە یان نا، بەدوای شتێکی گشتیدا دەگەڕێین کە خودی ئێمە بە. بەشێکی بچووکین لێی، هەر بەو هۆیەوە هەرگیز ناتوانین بە تەواوی لەم باسە گشتییە تێبگەین. بۆچی نا؟ چونکە چاویلکە سوورەکەمان لە چاودایە، وتمان بە ڕای کانت دوو بنەمایە کە یارمەتی ناسینی ئێمە لەسەر جیهان ئەدات، تێگەیشتنی هەست و تێگەیشتنی عەقڵ. بەڵێ، ناسین لە ڕێگەی هەستەکانەوە دەگات بە ئێمە، بەڵام ئەو ناسینە دەبێت لەگەڵ بنەما عەقڵیەکاندا بگونجێت. بۆ نموونە یەکێک لە بنەما عەقڵیەکان ئەوەیە کە هۆکاری هەر ڕووداوێک بزانرێت. بۆ نموونە بۆچی تۆپ بەسەر زەوی ژوورەکەدا خلی دەخوارد؟ بەڵێ. بەڵام کاتێک پرسیار لە خۆمان دەکەین کە جیهان لە کوێوە هاتووە دەربارەی وەڵامە جۆراوجۆرەکان گفتوگۆ دەکەین. بە واتایەک عەقڵ دەوەستێت، چونکە عەقڵ ماددەی هەستی نییە کە بیخاتە کار و تەجرەبەیەکی نییە کە کەڵکی لێوەربگرێت. هەروەها چونکە ئێمە هەرگیز هەموو بوونی مەزن کە خۆمان بەشێکی وردین لەوە تەجرەبەمان نەکردووە واتە ئێمە کەرتێکی بچووکین لەو تۆپە کە بەسەر زەوی داخل دەخوات کەواتە ناتوانین تێبگەین لە کوێوە هاتووە بەڵام تایبەتمەندی عەقڵی مرۆڤ ئەوەیە کە بەردەوام پرسیار دەکا تۆپەکە لە کوێوە هات هەر بەو هۆیەوە دەست لە پرسیارەکەی هەڵناگرێت و هەرچی لە توانایدا بێ بەکاری دێنێت بەڵکو وەڵامی قووڵترین پرسیارەکان پەیدا بکات. بەڵام هەرگیز ناگاتە وەڵامێکی زۆر گرنگ و وەڵامێکی دڵنیاکەرەوە وەرناگرێت، چونکە عەقڵ توانای دۆزینەوە و دەست خستنە سەر ئەو خاڵەی نییە. من ئەم حاڵەتە بە باشی دەناسم زۆر سوپاس. سەبارەت بەم جۆرە کێشە ئەستەمانە، بۆ نموونە چۆنیەتی جیهان، کانت پێی وابوو کە بەردەوام دوو ڕوانگەی دژبەیەک بوونیان دەبێت، کە بە یەک ئەندازە بە پێ بە پێی هەڵسەنگاندنی عەقڵی ئێمە بە ڕاست یا ناڕاست دەزانرێت. تکایە نمونەیەک بهێنەرەوە. دەڵێن جیهان دەبێت لە کاتێکدا سەرەتایەکی بووبێت کەواتە لە هیچەوە دەستی پێکردووە. مەگەر ئەوەی کە بمانەوێت باسی گۆڕان لە حاڵەتێکەوە بۆ حاڵەتێکی تر بکەین، بەڵام ئایا دەکرێت شتێک لە نەبوونەوە دروست بووبێت؟ سۆفیا، نا، هەردوو بۆچوونەکە کە دەردی سەری هەیە و شتێکی وایان لە یەک کەم نییە. بەو حاڵەش دەبێت یەکێکیان دروست بێت و ئەو یەکەی تر هەڵە بێت. لەوانەیە لە یادت مابێ کە دیمۆکریتۆس و مادەگەراکان دەیانوت سروشت لە کەرتایەکی زۆر ورد پێکهاتووە کە سازندەی هەر شتێکە. کەسانێکی تر وەکو دیکارت پێیان وابوو کە بوونی مادی دەبێت بەردەوام بەسەر بەشی بچووک و بچووکتردا دابەش بکرێ. بە بڕوای تۆ کامیان دروستە یا کامیان دروست بۆ باسەکە دەچوو؟ هەم هەردووکیان هەم هیچ کامیان. دیسان فەیلەسوفانێکی زۆر ئازادی و سەرپشک بوونیان، سەرپشک بوونیان بە یەکێک لە نرخە گرنگەکانی مرۆڤایەتی ژماردووە. لە لایەکی ترەوە بینیمان کە فەیلەسوفیانێکی وەکو ڕەواقیەکان و هەروا ئیسپینۆزا دەڵێن هەموو شتێک بە هۆی یاسا سروشتیەکانەوەیە. بە وتەی کانت ئەمە شتێکی ترە کە عەقڵی مرۆڤ توانای دادوەری تەواوی نیە. هەردوو بۆچوونەکە هەر بەوەندازە کە عەقڵانەیە ناژیرانەیشە. لە سەرەنجامدا هەر کەسێک بخوازێ کە بوونی خودا بە یارمەتی عەقڵ بسەڵمێنێ، شکست دێنێت. لەم باسەدا عەقڵگەراکانی وەکوو دیکارت هەوڵیان دا بیسەڵمێنن کە خودایەک هەیە. ئەگەر وا نەبوایە فیکری بوونی خودا ڕێگەی بۆ مێشکی ئێمە نەدەبرد. کەسانێکی تر وەکوو ئەرەستۆ و ئاکویناس پێیان وا بوو کە دەشێ خودایەک هەبێت چونکە هەموو شتێک هۆکارێکی سەرەتایی هەیە. کانت چی دەوت؟ کان تەم دوو بەڵگە هێنانەوەی سەبارەت بە بوونی خودا ڕەت دەکردەوە. وتی عەقڵ و تەجرەبە هیچ کامیان بنەمایەکی بەهێز نین بۆ باسی خودا. عەقڵ دەتوانێ بە بۆچوونی خۆی بوونی خودا یا نەبوونی خودا ڕەت بکاتەوە. بەڵام لە سەرەتادا وتت کان دەیویست بنەمای ئایینی مەسیحییەت بپارێزێ. بەڵێ. ئەو لایەنێکی نوێی ئایینی کردەوە، وتی، لە شوێنێکدا کە عەقڵ و تەجرەبە دەگەنە خاڵی کۆتایی، بۆشاییەک دروست دەبێت کە دەتوانین بە باوەڕ پڕی بکەینەوە. ئەو مەسیحییەتی بەو جۆرە ڕزگار کرد. بەڵێ، لەگەڵ ئەوەیشدا دەبێتەوە لەبەرچاو بگرین کە کانت پرۆتستان بوو. تایبەتمەندی ئاشکرای ئایینزای پرۆتستان لە سەرەتای دەورانی وەستا بەرەو ئەم لاوە، ئەوە بوو کە زۆرتر عەقڵی کردبووە پایە و بنەمای باوەڕ. ئەگەرچی کانت بەوە ڕازی نەبوو کە تەنیا بوترێ ئەم کێشە ئاڵۆزانە دەبێت بە باوەڕ پڕ بکەینەوە، بە بڕوای ئەو پێویستە ئەخلاق لەسەر گومانی بوونی خودا و هەمیشەییبوونی ڕۆح و سەرپشکبوونی مرۆڤ دا بڕێژرێت. کەواتە ڕێگای دیکارتی گرتەبەر سەرەتا ڕەخنە لە هەر جۆرە تێگەیشتنێکی ئێمە دەگرێت و لە پاشان لە دەرگای پشتەوە خودا بە قاچاخی دێنێتە ناو باسەکە. بەڵام بە پێچەوانەی دیکارتەوە دەڵێ کە باوەڕ ئەوی بۆ ئەم لایەنە هێناوە نەک عەقڵ. کانت بڕوا بە نەمری ڕۆح، بڕوا بە بوونی خودا و بڕوا بە سەرپشکبوونی مرۆڤ بە گومانە کردەییەکان ناو دەبات. چ مانایەکی هەیە؟ گومان لەبەرچاوگرتنی شتێکە کە شیاوی سەلماندن نییە. مەبەستی کانت لە گومانە کردەییەکان شتانێکە کە دەبێت بەهۆی کردارەوە واتە بە هیوای ئەخلاقی مرۆڤەوە دابنرێت. دەیوت گومانی بوونی خودا پێویستیەکی ئەخلاقیە. لە ناکاو کەسێک دەرگای کوتا، سۆفیا هەستا، بەڵام ئالبێرتۆ لە شوێنی خۆی نەبزوا. سۆفیا پرسیاری کرد، باشتر نیە بزانین کێیە؟ ئالبێرتۆ شانی هەڵتەکاند و بە بێتاقەتیەوە هەستایە سەر پێ. دەرگاکەیان کردەوە، کچێک بە جلوبەرگی سپی هاوینە و کڵاوێکی سورەوە لە پشت دەرگاکە وەستابوو. هەر ئەو کچە بوو کە سۆفیا لەو پەڕی ئاوەکە چاوی پێی کەوتبوو. سەبەتێک خواردن لە سەر دەستێکی بوو. سۆفیا وتی، سڵاو تۆ کێیت؟ مەگەر نابینی من کڵاو سوورم؟ سۆفیا سەیری ئالبێرتۆی کرد، ئالبێرتۆ سەری بزواند و وتی، نەتبیست چی وت؟ کچەکە وتی، من بە دوای ماڵی داپیرەم دا دەگەڕێم، ئەم پیرەژنە نەخۆشە خواردنی بۆ دەبەم. ئالبێرتۆ وتی، لێرە نییە، وازمان لێ بێنە. دەستێکی بزواند وەکو ئەوەی بیەوێ مێشێک لە خۆی دوور کاتەوە، کڵاوسوور وتی، نامەیەکیشم پێیە کە دەبێت بیگەیەنمە شوێنی خۆی. پاکەتێکی بچووکی دەرهێنا و دایە دەستی سۆفیا و ڕۆیشت. سۆفیا بە دوایدا هاواری کرد ئاگاداری گورگەکە بە. ئالبێرتۆ گەڕابۆوە بۆ ژووری دانیشتن، سۆفیا وتی، فیکرێ بکەرەوە ئەم کچە کڵاوسوور بوو. هەر ئامۆژگاریەکی بکەی بێ کەڵکە. دەزانیت کە ئەو ناگاتە ماڵی دایە گەورەی و گورگ دەیخوا هەرگیز فێر نابێت. ئەم ڕووداوە بۆ هەمیشە هەردووپات دەبێتەوە. بەڵام تاکو ئێستا بیستبووت لە پێش ئەوەی کە بگاتە ماڵی دایە گەورەی لە دەرگای ماڵێکی تر بدات؟ سۆفیا، ئەمە زۆر کارێکی سەخت نیە. سۆفیا سەیرێکی پاکەتەکەی کرد کە کچەکە دابوویە دەستی، لەسەری نووسرابوو، بۆ هێڵدە. پاکەتەکەی کردەوە و بە دەنگی بەرز خوێندەوە. هێڵدەی خۆشەویست، ئەگەر مێشکی مرۆڤ ئەوەندە سادە بوایە کە ئێمە سەرمان لێ دەربهێنایە، ئەوەندە نەزان دەبووین کە ئێستاش هیچی لێ تێ نەدەگەیشتین. ئالبێرتۆ سەری بزواند و وتی، ڕاستە. وابزانم کانتیش وتەیەکی ئاوای هەیە. چاوەڕوان ناکرێت کە لە خۆمان تێبگەین. لەوانەیە بتوانین تێبگەین کە گوڵ و مێش و مەگەز چییە، بەڵام هەرگیز ناتوانین لە خۆمان تێبگەین، لەمەش ئەستەمتر ناسینی جیهانە. سۆفیا چەند جارێن ڕستە ڕەمزیەی خوێندەوە سەرەنجام دەنگی ئالبێرتۆ بەرزبووەوە. ئێمە نابێ ڕێگە بدەین کە دێوی دەریایی و شتگەلێکی وەکو ئەو سیحربازیانە ببنە ڕێگر لە بەردەم کارەکانماندا. پێش لەوەی وانەی ئەمڕۆ تەواو بکەم دەمەوێ ئەندازەیەک دەربارەی ئەخلاقیاتی کانت باس بکەم. تکایە تۆزێک پەلە بکە دەبێت بچمەوە بۆ ماڵەوە. گوماناویبوونی باسەکانی هیوم لەوەی کە عەقڵ و هەستەکان چیمان بۆ دەردەخەن، کانتی هاندا بۆ زۆر یەک لە کێشە گرنگەکانی ژیان سەر لە نوێ بیر بکاتەوە. لە هەمووی گرنگتر لە باسی ئەخلاقدا. هیوم وتبووی ئێمە هەرگیز ناتوانین بیسەڵمێنین چی ڕاستە و چی ناڕاست. لە وشەی هەیە نابێت وشەی دەبێت بگرینە ئەنجام، وانییە؟ لە بڕوای هیومدا نەعقڵ و نەتەجربە بەڵکوهەستەکانی ئێمەیە کە ڕاست و ناڕاست لێک جیا دەکاتەوە. ئەم وتەیە بۆ کانت بنەمایەکی بەهێز نەبوو. بەڵێ دەتوانین وا لێ تێبگەین کە کانت ئەم وتەی پەسەند نەکرد. کانت هەمیشە وابیری کردبوو کە جیاکردنەوەی ڕاست لە ناڕاست کاری عەقڵە نەک هەستەکان. کانت لێرەدا لەگەڵ عەقڵگەراکان هاوڕا بوو کە دەیانوت ناسینی ڕاست و نا ڕاست لە سروشتی عەقڵی مرۆڤدایە. هەمووان دەزانین چی ڕاستە و چی ناڕاستە، نەک بەو هۆیەوە کە فێربووبین، بەڵکو بەو هۆیەوە کە ئەم توانایە لە دەروونی ئێمەدایە. بە وتەی کانت هەموومان عەقڵی کرداریمان هەیە واتە عەقڵێک کە توانایی ئەداتە ئێمە بۆ ئەوەی لە هەر باس و کێشەیەکدا ڕاست و ناڕاست لێک جیا بکەینەوە. ئەم توانایە زاتییە؟ توانایی جیاکردنەوەی ڕاست و ناڕاست وەکو تایبەتمەندیەکانی تری عەقڵی زاتی وایە هەروەها کە ئێمە هەموومان بوونەوەرگەلێکی ژیر و خاوەن بیرین و هەر شتێک بەوەی پێوەندی هۆکار بوونەوە دەناسین هەموومان شوێنکەوتووی بنەما گشتیەکانی ئەخلاقیەکانین و ئەم بنەما ئەخلاقیانە هاوڕێزی تەواوی یاسا فیزیکیەکانن. هەروا کە هەر شتێک هۆکارێکی هەیە و حەوت لەگەڵ پێنج دەبێتە دوانزە و ئەمانە بۆ عەقڵ و مافی مرۆڤ بنەڕەتین. بنەماکانی ناوبراویش بۆ ئەخلاقی ئێمە بنەڕەتین. ئەم بنەما ئەخلاقیانە باس لە چی دەکەن؟ بنەما ئەخلاقیەکان ئاسمانین، چونکە لە سەروو تەجرە بەوەن. واتە هەڵواسراو بە هیچ لایەنێکی تایبەت بە هەڵبژاردنی ئەخلاقی نین. واتە بۆ هەموو کۆمەڵگاکان و هەموو دەورانەکان بەکار دێن. ناڵێین ئەگەر لە جۆرە شوێنێکدا گیر کەوتی ئەم کارە یا ئەو کارە بکە، دەڵێن لە هەموو شوێن و کاتێکدا ئاوا هەڵسوکەوت بکە. بەڵام ئەم یاسا ئەخلاقییە کە لە مندا دانراوە گەر نەتوانێ بە من بڵێ لە جۆرە شوێن و کاتێکی تایبەتدا چۆن هەڵسوکەوت بکەم بە چ کەڵکی من دێت؟ کانت بنەما ئەخلاقیەکان وەکو شتێکی نەگۆڕ باس دەکا. مەبەستی ئەوەیە کە بنەما ئەخلاقیەکان نەگۆڕن، واتە لە هەموو شوێنێکدا بەکاردێن و هەروەها فەرماندەرن، واتە بە هێزێکی تەواوەوە فەرمان دەکەن. ڕاستە. کانت ئەم شتە نەگۆڕە بە چەند شێوە دێنێتە پێش. سەرەتا دەڵێ وا هەڵسوکەوت بکە کە شێوەی کرداری تۆ وەک یاسایەکی گشتی دەربێت. کەواتە من هەر کارێک دەکەم دەبێت دڵنیا بم کە هەر کەسێکی تر لە جێگەی مندا بێت هەر ئەو کارە دەکات. بە تەواوی تەنیا لەم حاڵەتەدایە کە ئێمە وەک بنەما ئەخلاقییە دەروونییەکانمان هەڵسوکەوتمان کردووە. کانت ئەو چەمکە نەگۆڕەی بەم شێوازە باس کرد، وا هەڵسوکەوت بکە کە بەردەوام چ لە دەروونی خۆتدا و چ لە دەروونی کەسانی تر نەک وەکو ئامرازێک بەڵکو بەردەوام لەو ساتەدا وەکو ئارمانجێک لەگەڵ مرۆڤایەتیشدا ئاوا هەڵسوکەوت دەکەیت.